نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا گەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆ ببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە ئێمە هەندێک لە هەواڵ و بەسەرهاتی گرنگی ڕاست و نەگۆڕی موسا و فرعون دەخوێنینەوە بەسەرتدا بۆ ئەوەی سوود بگەێنین بە گەلێک کە بڕوا دەهێنن تا ببێتە پەند و ئامۆژگاری إن فرعون علا في الأرض وجعل أهلها شيعا يستضعف طائفة منهم یذبح ابناءهم ویستحیی نساءهم انه کان من المفسدین بێگومان فرعون زاڵ و دڕندە بوو لە وڵاتەکەیدا خەڵکەکەی پارچە پارچە کرد جیاوازی خستە نێوانیانەوە دەستەیەکیانی دەچەوساندەوە و لاوازی دەکردن منداڵە نێرینەکانی سەردەبڕین کچان و ئافرەتانی بەزەلیلی دەهێشتەوە خێزانەکەی نەیهێشت و وتی هیوادارم ببێتە مایەی خۆشحاڵی و چاوڕوونی بۆ منیش و بۆ تۆش مەیکوژن بەڵکو لە ئایندەدا سوودمان پێبگەێنێت یان دەیکەینە کوڕی خۆمان لە کاتێکدا ئەوان هەر پێی نازان و هەستی پێ ناکەن. وأصبح فؤاد أم موسى فارغا ان کادت لتبدی به لولا ان ربطنا علی قلبها لتکون من المومنین ئەوسا دایکی موسا هەستی بە بێتاقەتی و بە بۆشاییەکی زۆر دەکرد لە دڵ و دەروونی خۆیدا بەڕاستی خەریک بوو ڕازەکە ئاشکرا بکات ئەگەر ئێمە دڵیمان دامەزراو نەکردایە تا لەو کەسانە بێت کە بڕوایان بە بەڵێنی خوددا هەیە وقالت لأخته قصیه فبصرت به عن جنب وهم لا يشعرون پاشان بە خوشکەکەی موسای وت بڕۆ بە شوێنیدا دوای تاوێک لە کەنارێکەوە موسای بە باوەشی ئافرەتێکەوە بینی ئەوان هەستیان بەوە نەکرد کە خوشکەکەی چاودێری دەکات. موسا لە کاتی غەفڵەتی خەڵکی شاردا خۆی کرد بە شەقام و بازاردا بینی دوو پیاو شەڕ دەکەن ئەمەیان لە تایفەی خۆیەتی و ئەمەشیان لە دەستەی دژمنەکەیەتی سەربازی فرعونە ئەوەی خزمی خۆی بوو موسای بینی هاواری لێکرد کە فریای بکەوێت و زاڵی بکات بەسەر دژمنەکەیدا موساش بەپەلە چوو بەدەمیەوە بۆ کسێکی ماڵی بە کابرای قبتیدا و کوشتی موسا پەشیمان بۆوە لەبەر خۆیەوە وتی، ئەم کارە شەیتان پێی کردم، من نەمدەویست بیکوژم، بەڕاستی شەیتان دوژمنێکی گومڕاکەری ئاشکرایە. قال رب إني ظلمت نفسي فاغفر لي فغفر له إنه هو الغفور الرحيم ئینجا دەستەکانی بەرز کردەوە و وتی، پەروەردگارا من بەڕاستی ستەمم لە خۆم کرد کاتێک لە دەستم دەرچوو ئەو کابرایەم کوشت لێم ببوورە و بم بەخشە جا خدای مێهرەبانیش لێی خۆش بوو بێگومان ئەو زاتێکی لێ خۆش بوو مێهرەبانە قال رب بما أنعمت علي فلن أكون ظهيرا للمجرمين موسا هەستی کرد پەروەردگاری نزای گیرا کردوە بۆیە وتی پەروەردگارە مادام ئاوا ناز و نیعمەتی لێخۆشبوونت بەسەردا ڕژاندم من ئیتر هەرگیز نابمە پشتیوان بۆ تاوانکاران. فأصبح في المدينة خائفا يترقب فإذا الذي استنصره بالأمس يستصرخه قال له موسى إنك لغوي مبين بەهۆی ئەوەوە ترس و بیم دایگرت و بە شاردا دەسوڕایەوە و چاودێری دەکرد کت و پڕ کابرای کە دوێنێ فریای کەوت هاواری لێکرد فریان بکەوە موسا چوو بە هاواریەوە و پێیوت ان ترید الا ان تکون جبارا فی الارض وما ترید ان تکون من المصلحین کاتێک موسا ویستی هێرش بکاتە سەرەوەی کە دژمنی هەردووچانە واتا قبتیەکە کابراوتی ئەی موسا دەتەوێت منیش بکوژیت وەگە و کەسەی دوێنێ کوشتت دیارە تۆ هەر دەتەوێت ببیتە زۆردار لە زەویدا و ناتەوێت بچیتە ڕیزیە و کەسانەوە کە چاکەکارن. دوای ماوەیەک لەوپەڕی شارەوە پیاوێکی ئیماندار کە لە خزمانی فیرعەون بوو بەپەلە هات و وتی ئەی موسا فریای خۆت بکەوە بەڕاستی دار و دەستەی فرعون دانیشتون و نەخشە دەکێشن تا بتکوژن تا زووە دەرچۆ و ئێرە بەجێ بهێڵە بێگومان من لە دڵسۆزانم بۆ تۆ موسا مەردانە شوانەکانی بڕدا و ماڵاتەکەیانی ئاودا و بەڕێی کردن، دوایی پشتی تێکردن و چووە ژێر سێبەرەکە و نزای کرد و وتی، پەروەردگارا، بەڕاستی تۆ خێر و بێری زۆرت بەسەردا ڕژاندووم، بەڵام هێشتا هەژارم و ئاتاجی بەخششی زیاترم. دوای تاوێک یەکێک لە کچەکان هات بۆ لای موسا زۆر بە شەرم و حەیاوە دەڕۆیشت بە ڕێگەدا کە گەیشتە لای پێی وت باوکم بانگت دەکات و حەز دەکات پاداشتی ئەو چاکە و ئاودانی ماڵاتە کە بۆ ئێمەت ئەنجامدا بداتەوە کاتێک موسا گەیشتە لای باوچیان دوای حەوانەوە هەموو بەسەرهاتەکەی خۆی بۆ گێڕایەوە باوکی کچەکان وتی مەترسە یا موسا ئەقبل وەلا تەخف ئینەک من الآمنین ئینجا فەرمووی عەساکەشت فڕێ بدە کاتێک فڕێدا موسا بینی زۆر بەخێرایی دەجوڵێتەوە وەکو تو لە مار هەڵهات و ئاوڕی نەدایەوە خدا فەرمووی ئەی موسا وەرە و مەترسە بەڕاستی تۆ لەو کەسانەیت کە ئەمین دەبیت و لە ترس بە دووریت ئینجا دەستت بخەرە بن باخەڵتەوە بە شێوەیەکی سپی وەک بلور دەستت خۆی دەنوێنێت بێ گەرد و بێ پەڵە و بێ عەیب هەروەها بازوەکانت بهێنەرەوە یەک و لەسەر سینە و دڵتی دابنێ ترس و بیمت نامێنێت ئەم دوو مۆجزەیە دوو بەڵگەن لەلایەن پەروەردگارتەوە بۆ سەر فرعون و دار و دەستەی بەڕاستیەوانە قەومێکی یاخی و نالەبار و تاوانبار بوون. اننی اخاف ان یکذبون. هاڕوونی براشم زمان پاراوترە لە من ئەویش لەگەڵ من ڕەوانە بکە بۆ ئەوەی پشتیوانیم لێ بکات و پشتگیرم بێت و بەڕازدانەرم بێت چونکە من بەڕاستی دەترسم بڕوام پێ نەکەن. ئەی هامان تۆ لە گڵ خشتی سوورەوە کراوم بۆ دروست بکە و قەڵایەکی بەرز و پتەوم بۆ بینا بکە بەڵکو و پیایدا سەر بکەوم تا خدای موسا ببینم هەرچەندە من بەڕاستی بڕوام وایە لە ڕیزی درۆزنەکاندایە واستكبر هو وجنوده في الأرض بغير الحق وظنوا أنهم إلينا لا يرجعون سوێند بە خودا ئێمە تەوراتمان بەخشی بە موسا دوای ئەوەی کە قەومە پێشوەکانمان لەناو برد چونکە یاخی بوون تا ببێتە هۆی بەرچاوڕوونی و هیدایەت و ڕێنمووی و ڕەحمەت و میهرەبانی بۆ خەڵکی بۆ ئەوەی یاداوەری وەربگرن و تێفکرن. بەڵام ئێمە چەندەها نەوەمان هێنایە کایەوە و تەمەنێکی زۆر تێپەڕی بەسەریاندا، هەروەها وە نەبێت تۆ لەناو دانیشتوانی شاری مەدیەندا نیشتەجێ بووبیت و ئایەتەکانی ئێمە بەسەریاندا بخوێنیتەوە، بەڵکو هەر ئێمەین کە پێغەمبەران ڕەوانە دەکەین بۆ پەند و ئامۆژگاری بۆ تۆی باس دەکەین. هەروەها لە لای چێوی توو ڕیشەوە نەبوویت کاتێک بانگمان لە موسا کرد، بەڵکو ئەوە ڕەحمەتی تایبەتی بوو لەلایەن پەروەردگارتەوە کە تۆمان کرد بە پێغەمبەر تا قەومێک بێدار بکەیتەوە کە پێش تۆ بێدارکەرەوەیەکیان بۆ ڕەوانە نەکراوە بۆ ئەوەی یاداوەری وەربگرن و تێبفکرن و لەو بەسەرهاتانە سوود وەربگرن. بەهۆی گوناه و تاوان و دەستپێشخەری خراپیانەوە ئەوە دەیانوت، پەروەردگارە نەدەبوو پێغەمبەرێکمان بۆ ڕەوانە بکەیت تا شوێنی بەرنامە و ئایەتەکانی تۆ بکەوتینایە و لە ڕیزی ئیمانداراندا بووینایە؟ فلما جاءهم الحق من عندنا قالوا لولا أوتي مثل ما أوتي موسى دە باشە ئێوە کتێبێکی تر بهێنن لەلایەن خوداوە کە باشتر و چاکتر بێت لەو دوانە واتە قورئان و تەورات ئەوە منی شوێنی دەکەوم ئەگەر ئێوە ڕاست گۆن.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 وإذا سمعوا اللغو أعرضوا عنه وقالوا لنا أعمالنا ولكم أعمالكم سلام علیکم لا نبتغی الجاهلین ئەوانە کاتێک قسە و گفتاری ناپەسند و نابەجێ دەبیستن پشتی تێدەکەن و دەڵێن بە نەفامان کاروکردەوەی خۆمان بۆ خۆمان کاروکردەوەی ئێوەش بۆ خۆتان سڵاوتان لێبێت ئێمە شەڕخواز نین و نامانەوێت هاوڕێتی نەفامان بکەین مەگەر ئێمە شوێنێکی دوور لە ستەم و پڕ لە ئاسایشمان بۆ فەراهەم نەهێناون کە جۆرەها بەروبوومی بۆ دێت و لە هەموو ناز و نیعمەتێک بەهرەوەرە هەمووشی ڕزق و بەخششن لەلایەن ئێمەوە بەڵام زۆربەیان نازان و هەست بە دەسەڵاتی ئێمە ناکەن. وكم أهلكنا من قرية بطرت معيشتها پەروەردگاری تۆ هیچ وڵات و شارێکی کاول نەکردووە تا لە پایتەختەکەیدا پێغەمبەرێکی نەناردبێت کە ئایەتەکانی ئێمەیان بەسەردا بخوێنێتەوە و نەبێت ئێمە شار و وڵاتانمان کاول کردبێت بەبێ هۆ مەگەر کاتێک نەبێت کە دانیشتوانی ستەمکار بوون. ئایا ئەو کەسەی بەڵێنێکی چاکمان داوەتێ و پێی دەگات وەکو ئەو کەسە وایە هەر لە ژیانی دنیادا کەمێک ڕابواردنی پێ ببەخشین پاشان لە دەرەنجامی کار و کردەوەی ناپختیدا لە ئامادە کراوان بێت بۆ لێپرسینەوە و ئاگری دۆزەخ ويوم يناديهم فيقول أين شركائي الذين كنتم تزعمون لە ڕۆژێکدا بانگیان لێدەکرێت بۆ لێپرسینەوە، خودا ڕوو بەوان دەفەرموێت، ئایا لە شوێن ئەو شەریک و بتانەی کە ئێوە بە هاوەڵی منتان دادەنا بە حسابی خۆتان؟ قال الذين حق عليهم القول ربنا هؤلاء الذين أغوينا أغويناهم كما غوينا تبرأنا الیک ما کانوا ایانا یعبدون ئەوانەی بڕیاردادەی خودا دژیان دەرچوو بە خەجاڵەتیەوە باسی و کەسانە دەکەن کە گومڕایان کردوون دەڵێن پەروەردگارە ئەوانەی گومڕامان کردن گومڕامان کردن وەک خۆمان گومڕا بووین ئێمە بەرین لەوانە و لە هەڵەیان لە بەردەم دادگای تۆدا. خەڵکی ئەو دەسەڵاتەیان نییە و سەرپشک نەکراون، پاکی و بێگەردی و بڵندی بۆ خودایە لە بەرامبەر ئەو شتانەوە نەفامان دەیکەنە شەریک و هاوەڵ. وەڕەبوک یەعلەم ما توکن صدورهم وما یعلنون. هەروەها پەروەردگاری تۆ دەزانێت ئەو خەڵکە چیان لە سینە و دەروونیاندا شاردۆتەوە و چی دەردەخەن و ئاشکرای دەکەن. ئەی محەممەد بڵێ، خەڵکینە هەواڵم بدەنێ، ئەگەر خودا شەوگار بکات بە هەمیشەیی تا ڕۆژی قیامەت هەر ڕۆژ نەبێتەوە، چ خودایەکی تر هەیە جگە لە اللە بتوانێت ڕووناکیتان بۆ فەراهەم بهێنێت، ئایا ئێوە ئەم ڕاستیانە نابیستن؟ قل ارایتم ان جعل اللە علیکم النهار سرمدا الی یوم القیامە هەر لەو ڕۆژەدا لە هەر ئوممەتێک شایەتێک لە خۆیان دەهێنینە مەیدان لە پێغەمبەران ئەوسا بە خەڵکی سەرگەردان دەڵێین ئادەی ئێوە بەڵگەتان چییە لەسەر لادان و گوناهتان بیهێنن ئەو ڕۆژە ئیتر زۆر بە چاچی دەزانن و دڵنیا دەبن کە حەق و حەقیقەت لە لای خدایە و هەرە و شایستەی پەرسن بووە إذ قال له قومه لا تفرح إن الله لا يحب الفرحين بێگومان قارون لە قەوم و خوێشانی موسا بوو کەچی بەهۆی ماڵ و سامانیەوە خۆی جف دەکردەوە بەسەریاندا و فیزی بەسەردا دەکردن ئەوەندە ماڵ و سامان و داراییمان پێبەخشی بوو کە بەڕاستی کلیلی گەنجینە و قاسەکانی بەچەند کەسێکی بەهێز بەگرانی هەڵدەگیران لە کاتی لووت بەرزیەکەیدا هەندێک ئیمانداری خزمی پێیان وت کەشخە مەکە و لە خۆت بایی مەبە بەم سامانە چونکە بێگومان خدا و کەسانەی خۆش ناوێت کە کەشخە دەکەن بە سەروەت و سامانیەوە و لە خۆیان بایی دەبن وابتغی فيما آتاك الله الدار الآخرة چاکە لەگەڵ بەندەکانی خودادا بکە هەروەک خودا چاکەی هێناوەتە ڕێت نەکەیت هەوڵی فەساد و گوناه و تاوان بدەی لە زەویدا چونکە بەڕاستی خودا ئەو کەسانەی خۆش ناوێت تۆوی خراپە دەچێنن قال إنما أوتيته على علم عندي قارون وتی بێگومان ئەم سامان و داراییەم هەر بەهۆی زانست و زانیاری نەخشەی خۆمەوە پێم دراوە باشم مەگەر قارون نەی دەزانی بەڕاستی خوددا پێش ئەم چەندەها قەوم و هۆز و گەلانی لەناو بردووە کە لەو زیاتر بەدەسەڵاتتر و سەروەتمەندتر بوون تاوانباران پرسیاریان لێ ناکرێت دەربارەی گوناهەکانیان چونکە تۆمارە و لای خوددا ئاشکرایە فخرج على قومه في زينته ئای خۆزگە ئێمەش وەکو قارون سامان و دەسەڵاتمان ببوایە، بەڕاستی خاوەنی بەختێکی گەورەیە. وقال الذين أوتوا العلم ويلكم ثواب الله خير لمن آمن وعمل صالحا ولا يلقاها إلا الصابرون بەڵام ئەوانەی کە زانست و زانیاری ڕاستیان پێبەخشراوە دەربارەی حەڵاڵ و حەرام و نرخی قیامەت دەزانن وتیان هاوار بۆ ئێوە بۆ تێنافکرن پاداشتی خودایی زۆر چاکترە بۆ ئەو کەسەی باوەڕی دامەزراوی هێناوە و کار و کردەوەی چاچی ئەنجام داوە ئەو زانست و باوەڕ و کردەوەیە بە کەس نادرێت تەنها بەخۆگر و ئارامگران نەبێت. ئەوەی بە کار و کردەوەی چاکەوە بێت ئەوە چاکتر دێتەوە ڕێی، ئەوەشی بە گوناه و هەڵەوە بێت ئەوە پاداشتی ئەوانەی کە گوناه و هەڵەیان کردووە نادرێتەوە تەنها ئەوە نەبێت کە دەیان کرد. إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد لەه الحوکم و الیه ترجعون لەگەڵ خودادا هانا و هاوار لە خودایەکی تر مەکە چونکە جگەل لەو زاتە خودایەکی تر نییە هەرچی شت هەیە تیا چووە و لە ناو چووە جگەل لەو زاتە فەرمان ڕەوایی هەر شایستەی ئەوە هەمووانیش هەر بۆ لای ئەو دەبرێنەوە.